چاو لەو شتانەی قەدەغە کراون فەرزە خوا بە ئەمر ئەمری کردووە سودی زۆر زۆرە و بەرەڵاکردنی چاو زیانی زۆر زۆرە بینینی هەر شتێک خوا قەدەغەی کردبێ بە چاو تاوانە جەریمەیە حەسودی بردن بە چاو چاوکردن لە ماڵ و مناڵی خەڵکی هەروەکو نەزەر بۆ ئافرەتێکی نامحرەم حەرامە ئەویش حەرامە و بگرە خراپتر. وتارەکە باسی سوودەکانی پاراستنی چاو دەکا، ئەگەر کەسێ لەبەر خاتری خوا چاوی بپارێزێ خوا چی بۆ دەکا؟ چاوەکان یەکێکن لە نیعمەتەکانی خوای پەروەردگار، لە چەندین شوێنا خوا باسی نیعمەتی چاوی کردووە، ئەوەتا دەفەرمێ، الم نجعل له عینین و لسانا و شفتین، ئەی ئادەمی زاد من دوو چاوم داوە بە تۆ، زمانێکم داوە بە تۆ، دوو لێوم داوە بە تۆ، دەی تۆیش وریابە مەپێچەرە کۆسپ و هەورازێک ملت تیایا بشکێ، وە هەروەها خوای پەروەردگار گلێی ئەکا لەو کەسانەی کەوا ڕێگەی حەق ناگرن و فەرمانی خوا بەجێ نایەنن ئەڵێ لەهم قلوب لا یفقهون بها دڵیان هەیە بەڵام بیری پێ ناکەنەوە، لهم اعین لا یبصرون بها، چاویان هەیە و حەقی پێ نابینن، باشی پێ نابینن. وە لە فەرموودەیش حەدیسی زۆرمان هەیە لەسەر چاو ئەگەر بێت و دە خوتبە دەربارەی چاو بدەین لەوە چێ هێشتا هەر کەم بێ بەڵام هەوڵەدەم کەمی بکەمەوە لە خزمەتانا سێ وتارمان لەسەر پۆشاک و جلوبەرگی شەرعی دا جا با کەسێک هەر پۆشتە بێ، با ماڵێک حەوشەکەیان دوانزە چین بێ، با ماڵێک پەردەی پەنجەرەکانیان ئەستوور بێ، ئەگەر هاتوو خەڵک چاویان نەپارێزن لەو ماڵانەدا ئاسوودەیی بارەکە. لە ژێر ئەو پۆشتەی و پەرداخییەدا ئافرەت ئیسراحەتی نامێنێ، کەواتە حیجاب نیوەی ڕێگایە، پاراستنی چاوەکانیشمان نیوەکەی تریەتی بەڕێزان. پەروەردگار وەک عەرزم کردن ئەمری کردووە بەوەی چاو بپارێزین، رسول اللە ئەمری کردووە بەوەی چاو بپارێزین، چاو دانەخەین، چاو نەنووقێنین، چاو نووقاندن نا، چاوپاراستن، غض البصر، یانی چاوپاراستن یانی نزم کردنەوە ها لە لە شۆفێریدا ئەگەر لایتی بەرز دابگیرسێنی قەدەغەیە مەگەر حاڵەتێک بەفر بێ تەم بێ ڕێگا یانی لەو حاڵەتانە وەکو ئیشارەت لەوانەیە جائیز بێ بەڵام دائیمە ئەبێ نزم بێ ئەی خۆ هەیشە لایتی بەرزیش دانراوە لە سەیارە خوای پەروەردگاریش بلا تشبیه ئەم چاوانەی داوە بە ئێمە ئێمە ئەبێ لە ئاستی ئەو شتەی دروست نیە بیبینین نەوی کەین نزمی کەینەوە سەیری نەکەین پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم ئەفەرمێ دامەنیشن لەسەر رێگا وتیان دەی چارمان نیە هەر دانیشین فەرمی دەی دانیشتن حەقی رێگاکە بدەن وتیان چیە حەقی رێگا یەکێک لەوانە فەرمی پاراستنی چاوتانە لە سەیرکردنی خەڵکی ئێستا ئێوە من بە ئێوە ئەڵێم چەند پیاو قاچی یێ بە یەکا کاتێک کۆمەڵێ ژن لە رێگەکەیا دانیشتون چەند ژن سەریان لێ ئەشێوێ کاتێ کۆمەڵێ گەنج لە ڕێگەکەیا وەستاون و چاوی تێ ئەبڕن ئەمە ڕێک دژی ئەو حەدیسەی پێغەمبەری خوایە. بەڕێزان لە سوودەکانی پاراستنی چاو یەکەم، یەکەم سوودی ئەوەی چاوت بپارێزی سەیری حەرامی پێ نەکەی، بریتیە لەوەی تۆ بەندەیەکی ڕاستەقینەی خوای فەرمانی خوا جێبەجێ کردووە خوا فەرمێ قل للمؤمنین یغضوا من ابصارهم ئەی پێغەمبەر صلی الله علیه وسلم بڵێ بە پیاوانی ئیماندار چاویان بپارێزن دە تۆ کە چاوت پاراست یعنی تۆ ئەمری خوات جێبەجێ کردووە گوێڕایەڵی خوا و پێغەمبەری خوات کردووە یعنی تۆ تەسلیم بوویت بەخوا یعنی تۆ عەبدێکی باشی ئینسانێکی سەلیم و سادیقی ئەمە یەکەم بەرهەمیەتی ئەی ئەوەی گوێ ناداتێ خوا پەنامان با ئەوە لە لە ئەمرەکە دەرە چێتە دەرەوە سنورە بەزێنێ ئەوە خەتەرە دووهەم بە چاو گرتن دڵ و دەرون پاک دەبنەوە خێری دنیاو قیامەت رویان تێ ئەکا. قەلبی ئینسان، نەفسی ئینسان بەم دووربینانە سەریان لێ تێکەچێ، بەم دووربینانە ئاسوودە ئەبن. ئەگەر ئەم دووربینانەت بەرەڵا کرد، هەرچی ڕۆشت بینیت، ئەوا تەئسیری هەیە، چونکە چاو بەریدی دڵە، ڕەسمەکان ئەنێرێ بۆ ئێرە، لەم موختەبەرە ئەشۆرێتەوە، ئیسراحەتت لێ ئەبڕێ، ئاسوودەیت لێ ئەبڕێ، ذلک ازکی لقلوبهم. زالیکە ئەزکا لەهم، خوا ئەفەرموێت چاویان بپارێزن باشترە بۆیان، بۆ دڵیان، بۆ دەروونیان، سێیەم دڵ سەلامەت دەبێت لە هەموو خڵتە و خەوش و خاڵێک ئەگەر چاوی گرتەوە لە حەرام کاتێ چاو ناگێڕی دڵت میکرۆب و ڤایرۆس لێی نادا بە پێچەوانەوە ئەگەر بەرەڵات کرد هەرچی جوندی و شتی خراپە ڕوەکاتە ئەو دڵەت، دڵەکەت ئۆقرەی نامێنێ و ئاسوودەی لێ ئەبڕێ. چوارەم یەکێکە لە هۆکارەکانی لێخۆشبوون. ئیبن عەباس خوای لێ ڕازی بێ ئەفەرمێ، پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم ز فەضلی کوڕی عەباسی لە پاشکۆی خۆیەوە سوار کردبوو لە کاتی حەج و لە مینا پێغەمبەری خوا سواری وڵاخێک بووە، حوشترێک، فەزڵی کوڕی عەباس کە ئامۆزایەتی، کوڕێک بووە زۆر جوان بووە، لە جوانیا لە حەد بەدەر بووە، لە پشتی پێغەمبەرەوە سوار بووە صلی اللە علیە وسلم، ئافرەتێکی زۆر جوانیش لە ناو خەڵکەکا بووە لەو شوێنەی مینا و حەج و ڕەجمی شەیتانە، ئەم فەزڵە کوڕی عەباسە و ئامۆزای پێغەمبەرە هەر سەیری ئافرەتەکەی کردووە. پێغەمبەری خوا بەدەستی بڵێن سێ فەزڵ ئاوا سەیری نەکردووە سەری ئاوا لێکردووەتەوە بۆ ئەم لاوە هەر بەدەست بە عەمەلی سەری وەرچەرخاندوون سەیری مەکە لەم لاوە سەیری کردووە میتر وای لێکردووەتۆ دوایی فەرموویەتی یەبنە ئەخی برازاکەم ئامۆزاکەم ان هذا یوم ئیمڕۆ ڕۆژێکە من غەض فیه بصره هەرکەسێ لێرە چاوی بپارێزێ وحفظ فرجه هەرکەس شەرمگەی بپارێزێ، ولیسانه زمانی پارێزێ، غفر له خوا لێی خۆشەبێ، کەواتە چاو پاراستن و سەیر نەکردنی ئافرەتی حەرام و ئافرەتیش سەیری پیاوی نامەحرەم نەکا یەکێکە لە سەبەبەکانی ئەوەی کە خوا لێی خۆشبێ پێنجەم، نەفس و ئارەزوو دوور دەخاتەوە لەو شتانەی کە دووچاری حەرامت دەکەن، مەوعید دانانێک لیقا و بە یەکا هەڵشاخان و تووشی تاوان بوون خوا پەنامان با یەخوا شەشەم چاو پاراستن هۆکارێکە بۆ کۆمەکی و پشتیوانی خوا هەر کەسێ لەبەر خوا تەرکی حەرام بکا نەزەری حەرام خوا پشتیوانی ئەکا خوا یارمەتی ئەدا تۆ داوا ئەکەی لە خوا شەو و ڕۆژ ئێمە دوعا ئەکەین زۆر جار دوعاکانمان گیرا نابن بۆ؟ چونکە چاومان حەرامە بینێ، گوێمان حەرامە بیسێ، زمانمان حەرامە ڵێ، پێمان بۆ حەرامە ڕوا، دەستمان حەرامە گرێ، دەی انا یستجاب له، چۆن خوا وەڵامی دوعاکانمان ئەداتەوە؟ چۆن خوا وەڵاممان ئەداتەوە؟ حەوتەم یەکێکە لە هۆکارەکانی چوونە بەهەشت، یەعنی یەکێک لە ئەسبابی ئەوەی تۆ بچیتە بەهەشت ئەوەیە چاوت پارێزی لە حەرام، وەفاتان بێ بە عەهد و پەیمانێک ئەیدەن خائین مەبن لە ئەمانەت کاتی ئەمانەتێکتان لا دائەنرێ شەرمگەتان پارێزن لەوەی کە حەرامە چاوتان پارێزن لەوەی قەدەغە کراوە دەستان پارێزن لە ئازاردانی خەڵکی ئەو شەشە هەر کەسێ بیکا پێغەمبەری خوا ئەفەرموێ من کەفالەتی بەهەشتی بۆ ئەکەم کەواتە چاو پاراستن یەکێکە لە ئەسبابی چوونە بەهەشت. نیشانەی ئازایەتی و پیاوەتی و پاڵەوانێتی ئینسانە یانی هەر کەسێک بینی بەم دیو بەو دیوا چاوی ئەگێڕا ئەوە نیشانەی ئەوە نییە پیاوێکی ئازایە و زرنگە، نا، ئەو کەسەی چاوی ئەگرێ ئازایە. خۆگرتن لە بەرامبەر حەرامە نیشانەی مەردایەتییە. ئافرەتێکە جوانە، زۆر حەزەکەی سەیری بکەیت، بەس لەبەر خوا سەیری ناکەیەوە، تۆ گەورەیت، تۆ بەڕێزی. پیاوێکە، گەنجێکە زۆر جوانە، ئافرەتی حەزەکا سەیری کا، بەس ئەڵێ مادەم خوا قەدەغی کردووە سەیری ناکەم، ئەو ئافرەتە زۆر بەرزە، زۆر بەڕێزە، زۆر گەورەیە. جارێکی تر لام وایە هەر لەم مینبەرەوە گێڕابێتمەوە لە خزمەتانا من لە ساڵی هەشتا و یەک لە حلە عەسکەر بووم نایب زابتێکمان هەبوو لەگەڵ نایب عەریفێکا ڕۆژێکیان دوای دەوام لە معسکەری حلەوە دابەزیم بۆ ناو شاری حلە بابل ئەو دوانەش لە پێشمەوە بوون ئاوا بیست مەترێک ئەوان لە پێشەوە بوون منیش هەر سووک ئەڕۆشتم لەبەرئەوەی پێیان نەگەم ئافرەتێک هات لە دوورەوە ئافرەتێکی بەتەمەن بوو بەڵام تەنورە و کراسی لەبەرا بوو لە ئەژنۆ بەرەو خواری ڕووت بوو قۆڵی نیوقۆڵی ڕووت بوو سەری ڕووت بوو ئەم پیاوە نایب زابتەکە لەگەڵ نایب عەریفەکە بەتەمەن بوو نایب زابتەکە هەر سەیری ئەم ئافرەتەیان کرد خوا عەلیمە ئاوا سەیریان کرد لەوێوە هات تا گەیشتە لایان دوایش کە تێپەڕی لایان کردەوە هەر سەیریان کرد ئیتر من تۆزێ پێم هەڵگرت و گەیشتم پێیان ئیتر تەبان ناومیان نەزانی تاهێر تم بەڵێ وتی تۆ زیارەتی کەربەلاو کردووە وتم نە الحمدللە وتی بۆ الحمدللە وتم وەڵا نەم کردوو ئیشاڵا نایشی کەم وتی ئاخر بۆ وتم ئەی بچم بۆ کەربەلا چی بکەم وتی بۆ زیارەتی حەزرەتی حسین وتم دەی ئاخر حسین وەکو یەوەی کردووە وتی چۆن وتم حسین وەکو منی کردووە من وەکو حسینەکەم وتم من سعات سێڵ ساڵم نوێژی بەیانیم کردووە دوای قورآانم خوێندووە دوای هاتووم بۆ مەرکە سەدریب لە بەردەمی ئێوە وەکو جوندی ئیستا عید و ئیستەریحم کردووە دوایەوە ئینجا نوێژی چێشتی ناوم کردووە ئێستا نوێژی نیوەڕۆم کردو ئەوە دوای نیوەڕۆی ئەچم بۆ بازار شتێ ئەکڕم و یەمەوە بەس وەکو ئێوە ئێوە ئاگاتان لێ بۆ ئەو پیرە ژنە هاو لاشتان کردو بە دواوە ئێوە زۆرێکتان ئەڕۆن لە پاڵ حسین و عباس و عەلیە لەوێ تووشی گوناحە بن لە پاڵ بێشکەکانیان وتی واللهی ڕاستەکەی باللهی ڕاستەکەی مەبەستم ئەوەیە چاو پاراستن زۆر خەتەرە ئەگەر نەیپارێزی زۆر موسیبەتە گەر بیپارێزی زۆر گەورەییە ئینسان شەهامەت و پیاوەتی لەوا دەرەکەوێت نۆهەم هەرکەس چاوی پاراست لە حەرام لەبەر خاتری خوا خوا پاداشتی باشتری ئەداتەوە بەهێز کردنی چاوی دڵی وە چاوی سەری ئەم چاوانە زەعیفەبن بەڕێزان تیخێک شتی پێ ببڕە ئیسە چەقۆ چەقۆ گۆشتی پێ بڕی گۆشت لە گۆشت نەرمتر هەیە دەوەرە دوو سێ حەیوان بە یەک چەقۆ ببڕە و تیژی مەکە کولە بێ یا کول نابێ ئێ ئەم چاوانە ژەر وایە تۆ سەیری پێ کە ئەم سەیرکردن ئەم چاوە کولەکە کوێریەکە بێهێزیەکە ئەمە عینەک و عادەسە و لێزەر و بەزم و بالۆرە نیوەینی نەزەرە ئەم هەموو تەمەڵیەی تەلەبەکانمان کورە مامۆستا و مەلاکان زۆربەی زۆرمان تەمەڵین هیچمان لەبیر نەماوە ئەوە سەبەبی چیە سەبەبی گوناحە گوناح گوناح ئیمامی شافعی ڕەحمەتی خوای لێ بێ ئەفەرمێ لە بەسرە لە بەردەمی شێخ وەکیعی مامۆستامە دەرسمە خوێن بەیانێکیان هاتم بۆ بازاڕی بەسرە ژنێک لە پێشە بوو چاوم بە قولە پێی کەوت قاپارەی لە دواوە یانی پێی پاژنەی پێی پاژنەی پێی ئەڵێ و ڕۆژە ڕۆشتمەوە حەرچیم کرد دەرسەکەم بۆ لەبەر نەکرا. لەبیرمە چووە بە مەرجێ شافعی ئەوەنە زیرەک بوو ڕەحمەتی خوای لێ بێ ئەڵێن کە کتێبی کردۆتەوە ئاوا دەستی خستۆسە سەر ئەم لاپەڕەکە ئەم لاپەڕەکەی لەبەر کردووە ئەڵێ گوتم مامۆسا من ئیمڕۆ دەرسەکەم لە بیرە چێ شەکەوت و ئیلا وەکیعین سوء حفظی وتم نازانم بۆ لە بیرم نامێنێ فأوصانی إلى ترك المعاصی وتی ڕۆڵە ئامۆژگاریتەکەم گوناح مەکە ئێ خۆ مامۆستا وەکیع بەدوای ئەوە نەبووە بزانێ وارشدنی بان العلم نور پێی وتم ڕۆڵە ئەم عیلمە نوری خوایە ونور اللە لا یهدی لعاص نوری خوا نادرێ بە ئینسانی گوناحبار دە با بە خۆمانا بچینەوە بزانین ئەو هەموو تێکەڵیەی کوڕ و کچ لە زانکۆ و پەیمانگاکان و ئامادەییەکان لە سەنتەرەکان، لە بازاڕەکان، لە فەرمانگەکان، لە هاوینەهەوارەکان، لە لە کافتریاکان، ئەو هەموو سەیرکردن و بەیەکەوە بوون و ئەو هەموو وێنە حەرامەی لە مۆبایل و لە سەتەلایت و لەوانە، ئایا ئەمانە ئەسباب نین بۆ ئەوەی ئەم مێشکە خاڵی بێ لە عەقڵ و لە عیلم لە لە لەوەی هیچی تیا نەمێنێ؟ تەبعەن ئەسبابیەتی. یەکێکی تر لە سوودەکانی چاوپاراستن، ڕێگری دەکات لە تیری ژەهراوی شەیتان، النظرە سهم مسموم من سهام ابلیس، سەیری حەرام کردن یانی پیاو سەیری ژن بکا یا ژن سەیری پیاو بکا مادەم حەرام بێ و نامەحرەم بێ تیرێکی ژەهراوی شەیتانە تیرێکی ژەهراوی شەیتانە سەیرت کرد ئەو تیرە ئەدا لە دڵت ژەهراویت ئەکا ئەی گەر وازی لێ هێنا دەتپارێزێ نایە بۆ لای تۆ قەڵغانێکت دروست کردووە بۆی ئەو تیری شەیتانە نەدا لێت یانزەهەم، چاوپارستن دڵ ڕووناک دەکاتەوە و نووری ڕوومەت زیاد دەکا و پرشنگداری ئەکا. ئینسانی گوناهبار گوناح بە ناوچاویوە دیارە. دڵی ڕەق و ڕەش دەبێ. دوانزەهەم، بەسیرەت و فیراسەت و دووربینی مرۆڤە خۆپارێزەکە بەهێز دەکا. فیراسەت، دووربینی. حەزرەتی عوسمانی کوڕی عەفان، خوای لێ ڕازی بێ، لە سەر مینبەری ڕەسوولڵا لە مەدینەی منەوەرە وتارە دا. پیاوێ یەتە مزگەوت. سەیری من کەن برا ئەبو پێغەمبەری خوا مردووە ئەبو بەکر مردووە عومەر مردووە ئێستا زەمانی عوسمانی کوڕی عەفانە عوسمان خەلیفەیە و وتارە دا پیاوێ یەتە مزگەوت لە دەرگای مزگەوتەوە ئەم لە لەناو وتارەکەیا ئەڵێ مەبالو ئەقوامین ئەوە خەڵکانێک بۆچی وا ئەکەن یێنە ناو مزگەوتەکانمان و ئاساری زینا بە چاویانەوە دیارە ئاسار و شوێنەواری زینا بە چاویانەوە دیارە تەبعەن زینا یانی نەزەر لێرە بە مەعنای نەزەر ئەو پیاوە دانانیشێ یەکسەر لەوێ ئەڵێ ئەی خەلیفەی پێغەمبەری خوا ئەرێ وەحی وەهاتووە دوای پێغەمبەری خوا تۆ چو زانی من نەزەرم کردووە. ئەڵێ، انه انها فراسە المومن، ئەوە فیراسەت و دووربینی و چاوتیژی ئیماندارە، فانه ینظر بنور اللە، بە نوری خوا ئەبینێ ئیماندار، کاتێ تەقوای هەبوو ئەگەر بخوێنێتەوە سەرت سوڕ نەمێنێ، لە کەرامەتی ئیماندار سەرت سوڕ نەمێنێ مادەم تەقوای هەبێ، مادەم تاعەتی هەبێ. خاڵێکی تر ئاگر بەر ئەدا لە جەستە و دەروونی تۆ نەوەستی تێر نەخۆی سەیرێکی تر بکەی سەیرێکی تر بکەی نەتیجە خۆ ناکرێ بڕۆی ئەم هەموو ئافرەتە بێنی خۆ ئافرەت نابێ ئەم هەموو پیاوە بێنێ بە مەراقەوە ڕۆیتەوە بۆ ماڵەوە دوایی لە ماڵیش ئەو شەڕەکا تخوا منیش ژنم هەیە و خەڵکیش ژنی هەیە ئەم قسە قەڵب و ناشرینە ئەبێ ئەویش بڵێ منیش پیاوم هەیە و خەڵکیش پیاوی هەیە کە کە بەرەڵامان کرد وامان لێ خۆێ ئاسودەیی ناو ماڵەکانمان بارەکا ئیسراحەت نامێنێ ناو ماڵەکانمانە با بیکەم بە خاڵی ئەخیر لە گریان و پەشیمانی ڕۆژی قیامەت دەتپارێزێ ڕۆژی قیامەت زۆر کەس ئەگرین هاوارەکەن یاوەی لە تا یا لەیتەنی ئەگری رب ارجعونی، بەڵام ئەوەی چاوی پاراست لە حەرام لە گریانی ڕۆژی قیامەت ڕزگاری ئەبێ. ئەمە نزیکەی پانزە شانزە دانە بوون لە سوودەکانی چاو پاراستن، ئەوی کە ماوە لە وتارەکانی داهاتووە لە خزمەتانا عەرزی ئەکەم بەڵام داوای من تەجروبەیە. بەڕێزت تەجروبەی ئەمە بکە ئافرەتێک یەت سەیری مەکە ئافرەتی مسوڵمان پیاوێک هات سەیری مەکە لات کردەوە سەیرکتە ئافرەتێکی نامحرەمە ئیتر چاو داخە قسەی لەگەڵا مەکە بیپارێزە بزانە خوا چیت بۆ کە بزانە ئەم قسانە ئەم ئاەت و حەدیسانە من بۆم باس کردی بزانە هەمووی یەتە دی هەست بە ئاسوودەیەکەی یا نایکەی خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوای گەورە عاقیبەتمان خێر بکا خوایە ڕەحممان پێ بکە خوایە چاومان پارێزە لە حەرام خوایە دڵمان پارێزە لە حەرام خوایە گوێمان پارێزە لە حەرام خوایە هەموو عەزاکانمان پارێزە لە حەرام خوایە عاقیبەتمان خێر بکە خوایە نەخۆشەکان شیفا بدە دادەیەک دوو ڕۆژە تەلەفونم بۆ کاڵێ دایکم زۆر نەخۆشە تخوا بەو خەڵکە بڵێن دوعای بۆ بکەن خوایە ئەو دایکە شیفا بدەی و هەموو کەسەکانی تری شیفا بدەی